کە تۆی موسڵمان دەچیتە هەر شوێنێک، ئەچیتە ناو بازاڕ هەر چاوت پێی دەکەوێت، ئەچیتە ناو عەیادە و شوێنی پزیشکی و دکتۆر هەر لەبەر دەمتا قوت دەبێتەوە، لە مزگەوت دەچیتە دەرەوە لە جومعە هەر لەبەر چاوتایە، لە دەرگای ماڵ دەدرێ ڕۆژانە. ئەو چینەش کە وام بۆ دیارە ئاشکرایە لای جەنابتان بریتییە لە دیاردەی سواڵکردن و سواڵکەر، کە لە ئایینی پیرۆزی ئیسلامدا گەلەک فەرندەی پێغەمبەر صلی اللە علیە وسلم لەو بارەیەوە هاتووە، سواڵکردن دیاردەیەکی گەلێک کۆنە و لە دێر زەمانەوە هەبووە، بەڵام ئایینی ئیسلام کە ئایینی هەوڵ و تێکۆشانە، ئایینی کار و کەسابەت و ڕەنجە، ئایینی ئەوەیە کە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، هیچ نانێک، هیچ پاروویەک نییە بەڕێزتر بێ لە لای خوا لەو پاروو نانەی کە بە ڕەنجی شان لە دەست دێ، وە پیسترین نان و پارووش ئەوەیە کە دەستی بۆ پان دەکرێتەوە و دەخرێتە دەستەوە. بۆیە لە وتارەکەماندا ان شاء اللە ئەوەندەی خوای گەورە فرسەت دا باسی سواڵ دەکەین و بزانین ئایینی ئیسلام لەو بارەوە چی فەرمووە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم پیاوێک ناوی حەکیمی کوڕی حیزام بوو زۆر جار دەچوە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم داوای کۆمەک و یارمەتی دەکرد دەیگوت دەستکردم هەژارم نەدارم هاتوم یارمەتیم بدەیت پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەم سەحابە دەگێڕێتە دەفەرمێت تا سێ جار یارمەتی دام تا سێ جار ڕوشکێنی نەدەکرد و یارمەتیەدام و پارەیەدامێت لەو بەیتولمالی کە لەبەردەستیا بوو جاری چوارەم کە چوومەوە فەرمووی دانیشە با ئەم جارە لە جیاتی پارە ئامۆژگاریەکت پێ بڵێم ئەو ئامۆژگاریە بۆ ئەوە و بۆ هەموومانە تا ڕۆژی قیامەت فەرمووی یا حەکیم ئەی حەکیم بزانە ان هذا المال خضر حلو ئەم ماڵ و سەرۆت و سامان و پارەی دونیایە سەوزە و شیرینە و جوانە لەبەر چاوان، هەم تامی شیرینە و خۆشە، هەم جوانە و شیرینە لەبەر چاو و سەوزە. ئینسان کە چاوی بە پارە و ماڵ و زێڕ و زیو کەوت، دڵی موشتاقە بۆی. خوا وای دروست کردووە، نەفسی ئینسان وایە. بە دیندار و بێ دینەوە، بە ئەهلی مزگەوت و دەرەوەی مزگەوتەوە، خوای گەورە وای دروست کردووە حەزت لە پارەیە. چونکە ئەگەر وا نەبا دنیا ئاوەدان نەدەبوو ئەوەش حیکمەتێکی لەم شتە وەیە فەرمووی خوا ئەم ماڵەی شیرین کردووە فمن اخذه بسخاوة نفس بورک فیه هەرکەسێ مافی خۆیەتی کە حەزی لە پارە و سامانە بەڵام بە سەخاوەتی نەفس بە دڵی گوشارەوە بە قەناعەتەوە بە شوێن ماڵی دنیادا گەڕا ئەوەی دەستی کەوت قەناعەتی پێی هەبوو شوکری خوای لەسەر کرد بە زۆری زانی مەمنونی خوا بوو و داوای زیادکردنی تەنها لە خوا کرد بوونی کەفیلی خوای گەورە بەرەکەتی بۆ تێدەخا دایمە دڵی دەوڵەمەندە و خوا قەتیش خەرجی ناخا بەڵام فەرمووی ومن اخذه یشراک نفسی کەسێک بەردەوام دەکوزایەوە بەردەوام هەر دەیگوت نیمە بەردەوام هەر چاوی لەوانە بوو کە لە خۆی زیاتریان هەیە و فڵانکەس ئەوەندەی هەیە و من ئەوەندەم هەیە بەردەوام حەق دەیگوتن هیچمان نیە و دەمرین لە برسانە ها زۆر کەسێ بەداخەوە دلەڕوی جەنابتان حەر دەقوڵوزێتەوە لە ژن و لە پیاو هەیە زۆریشی هەیە هەر فێر بووە هەر دەڵێ نیمانە هەر دەڵێ وەک خەڵک نین هەر دەڵێ وەکو خەڵکمان بۆ نەکرا فەرمووی ئەو کەسەی کە ئەوە دوو دەروونی بێت لەم یوباریک لەهو فیه ئەگەر هەموو سەروەت و سامانی دونیای بدەی خوا بەرەکەتی لێ هەڵدەگرێ لە سامانەکەی وەکو تینوێتە کە ئاوی سوێری بێ کەس ناچێت تینوایەکەی زیاد دەکات، والیەد العلیا فەرمووی حەکیم بزانە دەستی بەخشندە و باڵا باشترە و بەڕێزترە لای خوا خیر من الید السفلی لەو دەستەی کە دەست پان دەکاتەوە و دەناڵێتەوە و دەپاڕێتەوە خەڵک دەیخەنە دەستیەوە دەستی باڵا و بەخشندە بەڕێزترە لای خوا لە دەستی وەرگر و سواڵکەر حەکیم دەفەرمێ کە ئەو قسەیەم لە خزمەتی ئەم خەڵکە دەم بیست جاران بەردەوام چاوم لەوە بوویە دەچم بدرێ لە خوێنەوە دکەی پێغەمبەری خوا قەسەم بەو خوایی کە تۆی بە پێغەمبەری حەق و ڕاست ڕەوا کردووە لەم دەقەیەوە نابێ هیچ شتێک لە هیچ کەس وەرگرم ئەوەی بە ڕەنجی شانی خۆم پەیدای نەکەم لە خوێنە چەندین جاری تر معاش تەوزیع دەکرا لە سەروەت و سامانی موسڵمانان ئەو زەمەنە تەوزیع دەکرا هیچی وەرنەگرت کە پێغەمبەری خوا قەسەم وەفاتی کرد سەدەمی ئیمامی ئەبوبەکر معاشی بۆ بڕدرایەوە وەری نەگرت لە حکومەت کە من وەعدم داوە هەتا ماوم مادام دەستی بەخشندەیی باشترە نابێ دەستی وەرگرتنم هەبێت ئەم سەحابەیە بەردەوام ئەمجا دەیبەخشی بەڵێ بەڵاکانی سواڵکردن وەڵاهی ئەم سواڵکردنە کە ڕۆژانە لەبەر چاومانە دەیبینین ئەم دیاردە قێرەزە و نا چەندین بەڵای هەیە بەکورتی یەکەمیان پێغەمبەر صلی اللە علیه و سلم فەرمووی لم یبارک له فیه خوا قەت بەرەکەتی تێناخا قەت بەرەکەتی تێناخا سواڵکەر قەت بەرەکەت لە پارەیدا نییە فەرمووی، زۆر کەس هەیە لە ناو ئێوەدا سواڵ دەکات، دەیکات بە پیشە و واز لە سواڵکردن ناهێنێ. فەرمووی، لە ڕۆژی قیامەتا کە دێتە مەیدانی مەحشەر و بەرەو حزووری خوا دەڕوا، هەموو کەس دەزانێ ئەوە سواڵکەرە، چونکە یەک پارچە گۆشت لە دوو چاویەوە نەماوە. سبحان اللە، بەس ئەسقانە، ئەو شەویلانە، ئەو دانانە هەموو بە دەرەوەن، یەک پارچە گۆشتی پێوە نییە. وەڵا ئەوە سواڵکەری دەرکەوتووی مزگەوتی خۆمان نەبوو، ئەرێ هەموو جمعە دەبینی، بەلە وەڵا ئەوە هەوە. هەموو خەڵک دەزانێ ئەوە سواڵکەرە چونکە یەک پارچە گۆشتێک بەوە کورتی و چاوی ڕوونی ماوە بەلا بەخوا بە خەجاڵەتی دەڕوات لە دیوانی خوا وەڵڵا خلیسان بەس بیر لەوە بکات ئەوە هیچی کەی ناوێ بۆی واز لە سواڵ کردن بێنێ سێیەمیان سواڵکەر حەتا زۆر خۆ بکاتەوە زەرەری خۆیەتی چونکە پێغەمبەری خوا سەڵسان فەرمووی من سەئەلە الناس تەکەثرا کەس کە سپێری سواڵ بوو بەس مەبەستی پارە کۆکردنەوە بوو بەدەر لێ بوو بوو بە پیشە خۆی بە سواڵ دەژیان ئیتر پیشەی ڕۆژانەی بتەکە کڕن مەعنای ئەوەیە پارەی پێ زۆر دەگرت و خۆی پێ دەوڵەمەند دەکرد و ژیانی پێ ئەکرد بە شەش ساڵ دەچووە سەر فەرمووی بەرگری پێ مەبە فانما یسال جمرا چەند دیرهەم و دینار و دۆلار کۆکاتەوە ئەوەندە پشووی ئاگری جەهەنەم بۆ خۆی کۆدەکاتەوە فلیستقل او فلیستکثر جا ئەگەر کەمی کۆکردبێتەوە لە جەهەنەما پشکۆکانی کەمترن ئەگەر زۆری کۆکردبێتەوە پشکۆکانی ژێرپێی لە جەهەنەما زیاترن پەنا بەخوا. بۆیە حەزرەتی عومەر لەسەر وشەی تەکەسورن زۆر سەیری سواڵکەری دەکرد، کاتێک کە کتێبێکی بینی سواڵی دەکرد، لە دەرگای ماڵی حەزرەتی عومەری داووتی ڕەحمەتی خوا تان لەوێ پرسیمەوە کوێرەیەکم دەنێ؟ حەزرەتی عومەر فەرمووی ئەوە کوێرەیە. دواتر کە چوو بۆ مزگەوت سەیری کرد لە دەرگای ماڵی تریش دەدا و هەر کوێرە کۆ دەکاتەوە، یەک کۆڵی گەورەی کوێرە کۆ کردۆتەوە. باجی کە کەمووی ژن و منداڵت هەیە؟ گوتی نەوەڵا ساڵ بەخێر نان هەر بۆ خۆم بە تەنیا دەژیم فەرمووی ئەی ئەم هەموو کولێرەیەت بۆ چیە؟ گوتی وەڵا قوربان ژیان بەری دوور و درێژە فەرمووی ئەمینی کە تاکانی لەسەر زەوی دەبی وتی نا دەفەرمووی ئەو کولێرەی ئەم ژەمەکە بیخۆ ئەوەی ئێوارەشی لێ هەڵگرە ئەوەی تری لەستاند و بردیە بەر پشتری بەیتولمالی خۆی کرد دەیستان کەدو تۆلێت دەبێ بە پیشە ئەگەر یەک کولێرەیە بۆ تێرمۆنی سکە تا ئەو ژەمەش قەیناکە بۆ ژەمی دووەمیش قەیناکە بەڵام تۆ بەشی یەک هەفتەت کۆ کردۆتەوە هێشتا هەر لە دەرگای ماڵان دەدەی ئەوە تەکەستوڕانە من بە زەین بەدوا دێتەوە ئەو هەموو پشکۆیەم لە جەهەنەما پێ تەحەمول ناکرێ وازی کەرە کابرا هێنا سواڵکردنی کەرە کرد پیسترین سواڵ کەر لە ڕووی شەرعا دەفەرمێ ئەوانەن کە بە زۆر شلە هەڵدەستێنن قۆڵم دەگرێ ئەوەندەم لێ دەپاڕێتەوە بەردمت بەرنادا هەر کەس کە دەرگای قوبوزدانەوە و سواڵ کردن لە خۆی بکاتەوە واللە خوا دەرگای فەقیری لەسەر دەکاتەوە پەنا بەخوا هەرچی فێری سواڵ بوو هەتا دەمرێ بە فەقیری دەمرێت قەت دەوڵەمەند نابێت قەت کێوەی دیار نابێت قەت هەبوو نابێت خوا دەرگای فەقیری لەسەر دەکاتەوە چونکە ئەو دەرگای سواڵی لەسەر خۆی کردۆتەوە پێنجەمیان سواڵ کردن نرخ و ڕێزی مرۆڤ ناهێڵێ شەرم ناهێڵێ حەیا ناهێڵێ حورمەت ناهێڵێ بە ئینسانەوە کەچی دینی لای خوا نیە ئەوەندە بەزلە نیە بەردەستی خەڵکا دەپەڕێتەوە وەکو وەی نەعوزبیلا شکان لەخوا ئەکا و لەخوا بۆنی وایە کردوە فەرمووی دووەمیان نەفسی خۆی تا سفر زەلیل دەکا وەڵاهی سواڵکەر وایە ئەوەندە نەفسی زەلیل دەکا تا ڕادەی سفر دەیهێنێتە خوارەوە هیچ حەیا و حورمەتێک بەخۆیەوە ناهێڵێ ئەوەندە بەزلە نینی لەخوا بردەوە سێیەمیان خۆی ئازاری خەڵکی دەدا لە شوێنی وادا ملی نوستان دەبێ بۆ سواڵ، جا کابرا یان شەخسیەتی کە هەیە و دەوڵەمەندە پێی عەیبە لەبەر چاوی ئەو خەڵکەی یارمەتی نەدا وان فڵانکەس بۆ دەوڵەمەندە یارمەتی نەدا کە یارمەتیشی ئەدا چونکە بۆ خوانێ ئەمیش بێ گوناهبا دەبێ لەبەر تەڕبیایە بەڵم یا یارمەتی ئەدا دووەمیان میان لە ڕوودا دەمێنێ لە ڕوودا دەمێنێ بۆ نمونە جاری وا هەبوو من لە خێمەی تەعزیە ئەژیم و سەردانی ماڵێکمان کردو لەو کاتەیا سواڵکەر خۆ بە ژوورەکا دەکا بەو ماڵەی خواوەندان تەعزێدا دەکات و لەگەڵ ئەو خێمەیەوە لەو ماڵەدا تازە پێم عەیبە پارەی نەدەدات جا یان نەدەبێتە ڕیایی یان نەدەبێتە ڕووپامایی پیان سەڵ سەلام فەرمووی هەردووکیشیان خۆسواڵکەرەکە وەکو پارەی سزی وایە چونکە بە زۆر لێی سەندووی و ناچار بووی لەو مەجلیسەدا شوێنەکەی وابوو ناچاری کردی کەوا یارمەتی بدەی فەرمووی ئەوە پیان حەرامە و تۆشیان تووشی گوناهێک کردووە شەشەم سواڵ سەر دەکێشێ بۆ خراپە پەنا بەخوا. تەماشاکە زۆربەی سواڵکەر جاوی ئافرەتی گەنجە ناڵم هەمووی چونکە وەک خوا بەندەناسە بەڵام گەلێکیشان لاڕێ دەبێت لە نابەخوا خەڵکێکی نەقز نزم لەڕێی پارەی زۆر و تەموحەوە زیناکی ڕڵاو دەبێتەوە دووەمیان مناڵی تێدا شتە دەچێت وەڵاهی زوڵمترین زوڵم ئەوەی لەو مناڵە سواڵکەرانە دەکرێت کە لەو مناڵی بچوکیەوە کە دەگای ئەو مزگەوت و خەستەخانە و سەر شەقام و جادانە ئەو منداڵە بەسەزمانە بەری ئەبێ گوناحە لە ئێستاوە ژیانی بەسواڵکردن دەباتە سەر جا تازە قەت فێری هیچ پیشەیەک نابن ئەوە زوڵمترین زوڵم ئەوەیە لە مناڵی بێ تاوانی بەریی دەکەی پەنا بەخوا کە بەهۆی سواڵکردنەوە ڕوودەدا حەوتەم بەڵای سواڵکردن و زوڵمی ستەم و ستەمی سواڵکەران ئەوەیە خەڵکی مستەحەق خەڵکی بەڕێز، خەڵکێک کە بە حەق یارمەتیی دەوێ، فەقیرە مەحمیز بووە بە هۆی ئەو سواڵکەرانەوە. بۆ نموونە کەسێک دەیەوێ مزگەوتێک دروست کا، سێ چوار کەیڤەر وەکوو بەڕێزتان ئەهلی حورمەت، ئەهلی ڕێز، ئەیەوێ یارمەتیی ئەو مزگەوتە دا کا، ئەبێ لەو دەرگای مزگەوتە یارمەتی بۆ بکاتەوە. بەڵام چونکە ئەوەندە خەڵکی دەستبڕ هەبووە بە ناوی مزگەوتەوە، تۆ گومانیش لەو پەیدا دەکەی. کەسیش بەس بڕی پارە لە جەنابو ناسینە تۆش حەزت لەو خێرەیە بەڵام ئەوەندە خەڵک تەزویری کردوە بە ناوی نەخۆشی و ئەشیعەی کۆن و فەحس و ئەمانە کۆ دەکاتەوە هیچیشی وانە کە دەیگرن سەیرەکە ئەمانە هەمووی درۆو هەڵبەستە ئەوەش بوەتە باعیسی ئەوەی ئەو نەخۆشە مستەحەقەش فەقیرە تێدا چون نەتوانی گیانەکەیشی بۆ بۆکەینەوە ئەوە هەموو سواڵکەر وا لێدەکات مستەحەقی شەرعی دەستکورتە هەژارە ناتوانی بەهۆی ئەوەوە لە بەردەمی ئەوە هەڵی دەگرێ با پارەکە دەدا بۆ خۆی بە ناوی دەست بڕەوە ئەمانە بەڕاستی فێر بوون ئێستا لە هەمووی خراپتر هەیە خەڵکی کۆ دەکاتەوە سواڵیان لێ دەکا سارەیەک ماوەیەک پێشتر فێر ببوو پۆستەرێکی بچووک بوو ئەو هەموو ئەخەتێ ڕەوانەی ئەم پیرە ڕەویونە دەکرد و ئێواران لەو سەفەرە کۆی دەکردنەوانێ و سواڵی پێ دەکردن وازانێ کەش دەرخەڵەتێنێ ئەو موستەحەقانەش بە هۆی ئەو دەست بڕە توساڵگەرانەوە هەموو فەقیرە ناکەن خەوتاوە هەشتەم لە هەمووی خراپتر دینی ئیسلامی پێ سوود دەبێت تەنها دین سوود نابێت هەڵگرانی سووفی دەکەن جا ئێمە مەلا بە جگە و مێزەرەوە مەگەر باسی خەڵک نەکەین باسی خۆشمان بکەین مەلا هەبووە لەم شارۆچکەی ئێمە ماوەیەکە شوون نابینرێ هەژار ئەو کەسە نییە کە بە خەڵکەوە دەگەڕێ و لە دەرگای مزگەوت و ماڵان دەدا، ترده اللقمە واللقمەتان، لەو ماڵە پارەیەک و لەو ماڵە پارەیەک کۆ دەکاتەوە، والتمرە والتمرتان، دەریچێ خورما لێرە و دوو دەریم لەوێ، دینارێک لێرە و دۆلارێک لەوێ، چونکە لە هەموو شوێنێک دەدا، شتێکی هەر دەست دەکەوێ. ئێستا وایە الحمدللە خەڵک زۆر خێری پێ دەکات کابرایەک لەسەر عەرەبانێ هەموو ئەم ڤیدیۆ نەبوونە دەیناسێ هەمووی خێری بۆ دەکات چونکە هەموو کەس دەزانێ چەند موستەحەقە بەڵام ئەم ئەواش نییە بە دەست و چاو و سا قاچ و ئەوانە هەمووی ساغ و سەلیمە بەس جلوبەرگ چڵکنیش نییە وەڵاهی یانی وا ئەز وا زانی ئەمە لەوانەیە نیمچە پیاوماقوڵێکی ناوخۆ بڵێت ڕەشیەت بێت کەچی لە ناخ و ناو ماڵیشا گەڵفەسەم فەرمووی وا نییە خەڵکیش نایناسێ تا چ لە دەرگایدا خێری پێ بکات جا خەڵکی چۆن فێری سواڵ دەکەن؟ بۆ خەڵک فێری سواڵ دەبێت؟ خۆ کە لەدایکی نەبووە بە سواڵکەری لەدایک نەبووە بە ئازادی لەدایک بووە خۆی فێری سواڵ دەکات بە چەند شتێک یەکەمیان خەڵک پارەی دەداتێ من و تۆ بەزەی ماندیاریتەوە پارەی دێنێ هانی ئەدەین فێری سواڵکردن بێت لە کتێبێک هەیە پردەکانی پەڕینەوە محەمەد نوری هونەرمەندێک کتێبێک پێوە نووسیوە باسی یەکێک لەو سواڵکەرانە دەدوێڵێتەوە ئەو پیاوە بۆ خۆی کرێچی ئەو سواڵکەرە بووە وەرە هونەرمەندێک کتێبی سواڵکەرێک بکە ئەو سێ چوار خانەی هەبوو بەڵام ڕەنجە لێم پرسی باشە تۆ ئەم هەموو سەرۆک و سامانە ئەو هەموو خانو و ژووقەیەت هەیە ئەم سواڵەت بۆ وتی وەڵاهی یەکەم جار سواڵ سواڵکەر نەبووم گەنج بووم لە لادێیەکی ئەو دەوروبەری سلێمانیەوە هاتم بۆ کرێکاری ساڵەکانی شەست بوو هاتم کرێکاری بکەم بەلەو پایز بوو دنیا باران باری بوو زۆر سارد بوو ئەو رۆژە تا درەنگانێک سەعات نزیکی دە لە مەیدانی کرێکاران رۆستم کەس کرێکاری نەویست زۆر سەرما و شەکەت بووم هاتم لە بەر مزگەوتی ناو بازار یان مزگەوتی نەقیب و ئەوانە سۆبەی داری ئەو زەمەنە داخرابوو لە بەر سۆباکە خەوتم جلی شڕی کرێکاری دەستم ئاوا کرابووە خەڵک وایان زانی و سواڵ کەرم هەرچی هات کردە پرس و پێنج پرس و پەنجا پرسیان خستە دەستمەوە کە خەبەرم بووە وا دەست و پاو قورس بوو بوو لە پارەیا خەڵک وایان زانی من فەقیرم وتی وەڵاهی لەو ڕۆژەوە من بوومە سواڵ کەر کە حسابم کرد بایی سێ ڕۆژم کرێکاری دەست کەوت بوو ئێتر تەواو دەستم نەکردەوە بە کرێکاری حەڵاڵ لەو ڕۆژەوە من سواڵ کەرم کە ئێستا دوو تراکتۆرم هەیە تەکسیم هەیە چەند خانووی کرێم هەیە کەچی ڕۆژێک گەر نەچم بۆ سواڵ کردن وازانم شیشەک دەکەم لە جگەرماو ناتوانم تەرکیب بکەم ئان ئەوە بوو بەمای نەگبەتی وا لێی زانرا کەس نەبوو ئامۆژگاری بکا بەو بانزانی فەقیرە ئەو دەست قورس بوونە بوو بە پشقوێک دیار بوو هەتا ماوە نەگبەت لە پێ ئەوت دەدرێتەوە دووەمیان سواڵکەر خەڵکی ئیستیغلال دەکا ئەزانێ تۆ موسڵمانی ناوی خوا زۆر لات موقەدەسە بەس زەیو سۆزت هەیە ئەسپت دەجوڵێنێ ئەمانەش بەڵام ئێستایش نابێت زۆر فەقێ حاڵ بێت ڕاستە ئەگەر وەکو دواتر باسی دەکەم ئەم سیفەتانە تێدایە حەقی ئەوەت هەیە خێر خێرت پێ بکرێ بەڵام ئەم سیفەتانە تیا نابێت ئەو لەو فێڵبازانە تر وڵامی دایەوە، لەبەرئەوە زۆر جار ئەمان نیکەش سەر لە خەڵک دێنن بە زلیلەکیی خۆیان، ئەمە ئیستیغلال دەکەن، هەست و سۆز و موسڵمانێتیی خەڵکی دەقۆزنەوە، لەبەرئەوە کارێکی خراپە. سواڵ بۆ شێت دروستە، ئایا کەس بۆی نییە لە دەرگا بدا، کەس بۆی نییە بێتە دەرگای مزگەوتێک، سێ کەس هەیە، ئیسلام لەسەر زمانی پێغەمبەرەکەیەوە صلی اللە علیه و سلم سێ کەسی دەستنیشان کردووە، پێغەمبەری خوا سڵاو سەلام فەرمووی، ئەم سێ کەسە بۆیان هەیە لە دەرگای خەڵک بدەن، ناویان سواڵکەر نییە، موستەحەقیشە بی، یەکەمیان، رجل تحمل حمالە، پیاوێکی بەڕێز وەکو جەنابتان، دوو کەس ئاژاوەیان هەبووە ناکۆکیان هەبووە، ئەم چووەتە سوڵحی کردوون لەبەینیانا هاتووە و چووە. پیاو کوشتنی پیاوەکە دەدا، ئافرەتی تیا دەکوژرا، خەڵکی تیا ماڵوێران دەبوو، منداڵیس ئاوای سەر گەشتە هەتیوکە گەورەکە ئەم بەم کێشە لەو نەڕۆیشتایە. ئەمیش فەقیرێ یەک ساڵ خەریب بووە. ئەو زەمەنە کاسپی بۆ نەکراوە، دنوێنەی بۆ نەکراوە، فەلاحەتی بۆ نەکراوە، دوکانی بۆ نەکراوەتەوە. ئەمجا کەسیان خۆش نەبوو لە ماڵی خۆیان، لە پارەی خۆی، لە کیسەی خۆی هاتووە ئەم سوڵحەی کردووە. ئەم فیتنەیە کوژاندووەتەوە، نەهێشتووە ئەو منداڵە بێ باوک بێ، ئەو ژنە بێ هۆش بێ لە پێناوی ئەو خوای گەورەشدا. هیچی نەماوە کاونسڵ سان فەرمووی بۆ دان هەیە خێر بدەن بەم پیاوەو پارەی بۆ کۆ بکەنەوە لە دەرگای مزگەوتدا پارە کۆ بکاتەوە لە دەرگای ماڵاندا بەڵام حەک ثم یوسیب حەتا بارودۆخی باش دەبێتەوە تا گوزەرانی باش دەبێت ئەم جارەیاویش دەست بگرێتەوە ثم یوسیب نەیکا بە پیشە هەتا هەتایە. دووەمیان وەڕەجل ئەصابته جائحە کەسێک بەڵایەکی لێ دەقەومێ جا لە شەرعا دەفەرمێ کەناری ماڵەکەی ئاگری تێ بەرد بوو شۆرتی کارەبا بوو ئاگری کرد وەغەرقی داخواندە ماڵەکەی دا خوخانوەکەی کرد کەلوپەلەکانی هیچی بە عەمەل نەماند وعدووین دوژمن بەسەری دادا دوژمن لێی دا و هیچی بۆ نەما سەوتە خێزان ڕایکردە دەرەوە سێیەمیان ورجل اصابته فاقە، کەسێک نەبوونی بەسەردا هات، بەڵام لە شەرعدا دەفەرمێت لە حەدیسەکە نەبوونیەکە بە ماڵی نەسووتابوو، سەیارەشی وەرنەگەڕابوو، خوای گەورە وای کردبوو هەر ئەم گرانی بازاڕە و معاشی کەم بوو گرانی بازاڕ زۆر بوو، یەک دوو منداڵی نەخۆش بوو، خۆ ناکرێت بچێ هاوار کە ڵێ خەڵکینەوە، مناڵەکانم هەر ئەچن دەست من دەکەوێت، ئەم مانگە هەموو لا بە عادە لە خێزان و لە مناڵمدا نەخۆشی لە بنی هێنابوو، خەڵکیش بەو شێوەیە پێیان نەدەزانی، فەرمووی یارمەتی ئەمیش بدەن. بەڵام کەی حتی یشکیل ثلاثة من اهل العقول من قومه سێ خزمی پیاوانەی موسڵمانی دینداری بە ویژدان بڵێن وەڵڵاهی ئەم خزمەمان زۆر فەقیرە وەڵڵاهی زۆر فەقیرە زۆر هەژارە زۆر دەست کورتە شاهیدی بۆ دەین ئەوەی دەستی دەکەوێ ڕەشی لە ڕۆژی مانگی نە بڕۆ بیست یا موحتاجە ئەمیش یارمەتی دەدرێ حتا تۆزێ خۆی دەگرێتەوە دەستی لە کاسپێک دووری دەبێ ئەو کاتە ئەویش حەرامە سواڵکە ئەویش دەبێ واز بێنێ. فەرمووی، وما سواهن غەیری ئەم سێ تاقمە سحت، فەرمووی حەرامخۆرە، دزە، تاڵانچییە. ئەوە ئەو سواڵکەرانەی گەنجێکی جوانێک مل هۆڕ لە دەرگای ماڵاندا سواڵ دەکا، هەرچی عەیب لێیەتی، نە قارەساتی لەگەڵ ماوە، نە هەژرە ماڵ و منداڵێکی هەژاری نەخۆشی بەسەریا کەوتووە، بەڵکو وادیاتێکی باشی هەیە تەنها ڕۆژانە کرێکاری بکات. ئافرەتێکی گەنج بۆ ناچێ شوو بکا؟ لەبەرە ئەبو حەسەنی سەفار یەکێکە لە عالمەکان فەرمووی، من دەستم کرد بە خوێندنی علوم شەرعی لە حوجرەکانی مزگەوتدا لە خزمەت زانای گەورە و بەناوبانگ حەسەنی کوڕی سوفیان. حەسەنی کوڕی سوفیان یەکێکە لە عەلامەی ئەم دین و ئیسلامە، بەڕاستی پیاوێکی بە مەعنا حیکمەت زانا و شەرعزان بە قورئان حاڵی بووە. فەرمووی، ئێمە تازە گەنج بووین لە وڵاتی خۆمانەوە لە غەریبییەوە ڕۆیشتبووین لە خزمەت ئەم مامۆستایە دەرسمان دەخوێند، ئەویش بە تەمەن بوو، پیر بووبوو. هەموو دڵتان لەسا پەرۆشی دایکتانە پەرۆشی باوکتانە الحمد ئێوە تێر و تەسەلن نان هەیە پێ خۆر هەیە شوێن هەیە وەرن بەسەرهاتێکی خۆمتان بۆ گێڕەوە کە ئێمە زەمەنی خۆی چۆن مان کرد چەند بە ناڕەحەتیش چەند بەزەیی خواشمان بەسەرەوە بوو ئەم حەسەنی کوڕی سوفیان ئەم مامۆستا گەورە فەرمووی نۆ قوتابی بووین نۆ فەقێی حوجرەی مزگەوت بووین لە خزمەت عالمێکی گەورە دەستمان دەخوێند، ئەوەندە دەرسەکانی پڕ بەرەکەت بوون، ئەوەندە پیاوێکی موخلیس و دیندار و زانا بوو، دڵمان نەدا هەر بەجێی بێڵین. دەفەرمێ هەژاریش بوو، خەڵکیش نەدار بوو. خەڵکی ئەو شوێنەی ئەو شارەی کە تێماندا دەخوێند دەوروبەری مزگەوتەکە، ئەویش بواری داگیرکەری وایان نەبوو، ژەمێک خواردنیان بۆ دێناین، دەیان ژەم هیچیان خۆیان نەبوو بیخۆن وەکوو پێویست، لە خۆیان زیاد نەبوو. کەلوپەلێکمان هەبوو، جلێکی زیادمان هەبوو، جلەکەمان فرۆشت. بەرکانیمان ڕادەخست و لایەکمان بە خۆمان دادا دۆشەکەکەی مانفرۆش، پشتیەکە مانفرۆش بەسەر بەرد دەخەوتین، هیچمان نەما، ڕۆژێکیان وتی وەڵا ئێمە سێ ڕۆژی ڕێکە ئێمە بەس ئاو و یوسەخ و خورمانەکە نەمانخواردووە، ئەبێ یەکێکمان بچێ لە دەرگای ماڵان داوای حاسڵ سواڵ بکا و بەوە بژین، ئەڵێ هەرچی کردمان کەس دڵنی نەهات ئەو کارە هەڵبژێرێ، وتیان ناوەکان بنووسن و بیخەنە تورەکەیەکەوە و مناڵێکی ئەو لە دەرگای مزگەوت بانکە دووزاین داخۆ ناوێک هەڵبژێرێ، ئاوامان کرد و بە قورعە لە پمە قەدەری خۆی بۆ ناوی من حەسەنی کوڕی سوفیان دەرچوو. ناوم دەرچوو بە حەیاتی سواڵم نەکردووە. ڕۆیشتمە دەرەوە، لەو لاترەوە پێچێکم لێ دا و هاتمەوە هەیوانی مزگەوت. دەستنوێژێکی پوختم گرت و دوو کەن نوێژی سەلاتی حاجەم کرد نوێژی پێویستی. زۆر پاڕامەوە، زۆر گریام وتم خوایە قەت لە دەرگای هیچ عەقدێکی تۆم نەداوە، سواڵم نەکردووە. خوایە تووشی سواڵم نەکەی و ڕەحممان پێ بکەی و ئەم بارەگایەم لەسەر شان هەڵگری. ناچم بۆ سڵاو ئەفەرمێ زۆر زامەوە زۆر لاوامەوە بەلادا کەوتم بەیدەو خەونچکەیەک گرتمیەوە سبحان اللە دەفەرمێ باوەڕکە سەعاتێک دوو سەعات وەڵام گرت کە چووبێ من هەشت سەعات لە ئێوارێ مزگەوت مام و ڕەفیقەکان وازانم لە سڵاو کردن و نانیان بۆ تەیار دەکەم لەو کاتەدا کەسێک بە ئاگای هێنامەوە دەستی لەسەر شانم دانا وتی حەسەنی کوڕی سوفیان دەناسی؟ عەسر هات وتمان جەناب کە تۆ ئێمە ناناسێی ئێمە کۆمەڵە خەڵکی هەر یەکەی شوێنێک فەقیر و هەژار بۆ خۆمان لێرە لە علومی ئیسلامی دەخوێنین چۆن زانی ئێمە ئەوە حاڵمانە وتی بەخوا من علمی غەیبم نیە کەسیش حاڵی ئێوەی پێ نەپرژنیەوە لای کەس باستان نەکردووە بەڵام ئەمڕۆ کاتێک کە نزیکی نیوەڕۆ بوو ویستم سەرخەوێک بشکێنم قەیلولە ئەوەیە دەوری بیست سەعاتێک پێش نیوەڕۆ خەوی زۆر باشە ئەو سوننەتەی کە ئەم فەسڵەم جێبەجێل دەکرد ڕاکشابووم لە خەوما کەسێک هات و ڕمێکی لێ بوو گۆچانێکی پێ بوو سەرێکی تیژ بوو نە نەقیزەیەکی پێ بوو هات و خستیە سەر کەلەکەم وتی هەستە نۆ کەس لە ئومەتی پێغەمبەر صلی اللە علیە و سلم خزمەتی ئەم ئیسلام و دینە دەکەن تۆش حاکمی ئەم شارەی ئەوانە وا سێ ڕۆژە هیچی وایان نەخواردە بە شەرمی مژگە لە ناچاریدا خەریکی سواڵ دەکەن ڕووی سواڵیشیان نیە تۆش ئاوا لێ دەکەوتوی کەلەکەت کون دەکەن ئێستا فریایان نەکەوی وتم ڕەحمەتی خوا لێ بێ وازم لێ بێنە و ئەو ئاسنە ئەو گۆچانە دابە لە کەلەکەما، بەڵام پێم بڵێ تۆ کێی؟ وتی انا رضوان صاحب الجنە، من ڕیزوانم دەرگەوانی بەهەشتم پەنا بە خوا، من ڕیزوانم ئەو فریشتەیەم کە دەرگەوانی بەهەشتە، هەستەوە بڕۆ، وتم لە کوێن بەخوا نایانناسم، وتی ئەوەی کە ئەمڕۆ ڕاست پێت دراوە و لە هەموویان دڵ ناڕەحەتترە ئێستا ناوی حەسەنی کوڕی سوفیانە لە فڵان مزگەوت و شەعبە محەلەن. هەتا خۆم کۆکە گەوەتم با دوانەکەوم ئێستاش ئازارەکەی بە ئێرەمەوەیە تکاتان لێ دەکەم دوعام بۆ بکەن خوا وازەکەم لە سەر لالەکەی لە خەمێ خۆکاستان ئاوا ئێوەم دۆزیەوە جا سەیریکە بەڵام لەوە عەجیب تر گوێ لەم قسەیە بگرن ئەم حەسەنە مامۆستایە فەرمووی وخرجنا تلک اللیلە ئێوارە شەو داهات و کۆ بووینەوە شارەکەمان بەجێهێشت و خزمەت ئەو مامۆستا گەورەمان بە بێ خواحافیزی بەجێهێشت، وتیان بۆ؟ فەرمووی لئەلا نەشتهیرە، نەوەکو بەهۆی ئەم دەنگ و باسەوە ناوبانگ پەیدا بین و خەڵک بە پیاوی چاکمان بزانێ و خێرمان پێ بکا و تووشی سواڵکردن بین، نەوەکو ئەم بەهرەی خوایە بکۆڵینەوە بۆ ماڵی دونیا، کەسی موستەحەق شکۆی حاڵی خۆی دەدۆتیت مامۆستا لە هیچ کەسێک دڵم نایە بەس یە وەکو ئەمیندارێکی ئەم دینە وەڵاهی هەژاری بەڕاستی ژیانی بێتاڵ کردووم ئەگەر دروست بوایە لە ڕیشە ڕێ ڕەنگە خۆم لەناوەدایە بەڵام شەرع ڕێگا نادات ئەوەندە دەست کوردم هیچی وامە بەدەستەوە نەبووە ژمارە تەلەفۆنێکم لێوەرگرتووە عیلمانم لێوەرگرتووە تەئکیدم کردووە کە وایە فیعلەن ڕاست دەکا وایە وات کرد دوو سەد و پەنجا دینار جزئی ئەوە بە دوو لاو خوای پەروەردگار لە پارەکەوە خوای گەورە هیدایەت لێ دا کاس توش دەکا بەشی حساب بێ و پاشەکەوتیش نەبێ و موحتاجیش نابێ ئەوە باسێک بوو لەسەر سواڵ کردنی مادی لەسەر سواڵ کردنێک کە بەداخەوە هەموومان وجدانمان لە ئەژێ کە مناڵێک کە ئافرەتێک کە کەسێک کە هەرچێ خەڵکێکیش هەیە موستەحەقە سەیری پێشینانی جەنابتان بیستوتانە وتیان ئەگەر کابرا هات بە سواری ئەسپی بەزینەکەی زیادکەفتت بوو بەشیم لە ئەم سەدان هەڵگۆر ئامێزووتانە کە ژنان مانن کە باوباپیر مان پێ ژنان هەزار ڕەحمەتی خوایان لەگەر هەرچی وتویانە لە حەدیس ئەوەیان وتووە بەڵام مستەلەحەکە بەوە نیە لەسەر ئەسپی زێڕ کفر بێتە ژوورەوە پێامبەری خوا صلی سلم لە صحیح مسلمە حەدیسێک هەیە بە کورتی لەبەر وەختەکەش بە کورتێکە لێدوێنمەوە ئەفەرمێ هەر کەسێ لە دەرگای ماڵتیدا هەر کەسێک هاتە ناو بەر دەرگات و محتاج بوو پاڕایەوە بۆ لە تەنانە خاکێ جۆشی دێ قەیسە کە بە لە بە لەگە قەدە حەیوانەکە لە شوێنەکە بیخوا کێڵە خوای گەورە بە ئەوە لێت خۆش نابێ فەرمووی شتێ کێ گوێی بۆ بگرە ڕوشکێنیشی مەکە قسەشی پێ مەڵە شتێکی بە قەدەر توانای خۆت بدەیە چونکە فەرمووی زۆر جار ئەو کەسە سواڵکەرە نە جنۆکەیە نە ئینسانە خوا مەلایکەکە و بۆ تاقیکردنەوەی تۆ ناگرێتی تا چەند تۆش ویژدانت زیندووە تا چەند جۆش ئەو مەڵە بێی خوا دەزانێ بەلە دە نانێت کە دوسە و غەمجایە هیچت لێ نایە بەڵام ئەوەندە هەیە ئەوانەش بە تایبەت ئافرەتی گەنج گەنجێکی بە توانا و مل و مل قەوێ ئەوەش ئامۆژگاری پێویست دەڵێ براکەم وەڵای خۆم بەو دوسە و غەمجایە فەقیر نابم بەس تخوا حەیف نیە گەنجێکی بەڕێز و وەک تۆ ئەو بەڵا گەورانەی کە مامۆستا لە جومعە لە باسی سواڵ کردنان باسی کردوە حەیف نیە شانۆی میدۆ بگرێ هەیکەل ڕۆمەتن، ئەو ڕۆمەتە جوانەت لە ڕۆژی قیامەتا وەکو هەیکەل عەزمیەک وەکو یەسکەم هەیکەلت لێبێ و هەموو عالەم و مەیدانی مەحشەر بزانێ کە تۆ لە دنیادا سڵاو پێم بووی من ئەو پارەیە شت دەدەمێ بەڵام لە ڕای خوا ئامۆژگاریشت دەکەم وەکو ئەو هەموو گەنجە جوانانە بەشیان ساغبێت کە دەستیان کردووەتە کاسپی هیمەتیان بەرزە و خواش بەشیان ناخاتە ژووری کاسپی دنیا. دەفەرمێت ئەمەش کەمە، چونکە نەوەکو بە تاقیکردنەوەی تۆ خوای پەروەردگار وەکو فریشتەیەک بە سروشتەوەی موحتاجێک نابێتێ بەر تاقیەکەر. ئەمە بابەتێک بوو لێرەدا کە ئومێدەوارم هەندێ ئاماژەم پێ کردبێ، ئەوەی سواڵکەرە هەیە بە ڕاستی لێ ناگەن بە شاعیر، خەڵکی موحتاج نیە، داماو نیە، جومعانە دەڕوا بە ناوی مزگەوتەوە، بە ناوی فەقیریەوە، هەموو بینەران و بیسەرانی ئەم وتارە پەنات بێ لە بیر خوایە بمان پارێزی لە هەژاریەک کە پشتمان بشکێنێ لە هەژاریەک کە غەیری موحتاجی قاپی تۆ تفو تفو وامان لێ بکە لە دەرگای خدای بۆ خەڵکی تر دەین خوایە قەت لە موحتاجی دەستی هیچ مەخلوقێکمان نەکەی بمان پاری لە پارێزی لە هەژاریەک کە سەری لە کوفرەوە دەرچێ لە کافر بوون لە مونافقبوون بمان پارێزی ئەو کەسانەی کە کردویان لێ بردنە خوار سوڕی بەزو و دەروونیان بگەیەنێ خوایە عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی آمین آمین والحمدللە رب العالمین.